کاتێک خۆر دەپێچرێتەوە و ڕووناکی نامێنێت، کاتێکیش ئەستێرەکان لە خولگەی خۆیان دەترازێن و دەدەن بە یەکدا، کاتێک کێوەکان لە شوێنی خۆیان هەڵدەکەنرێن و بەم لاولادا دەبرێن. وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت کاتێک حوشترانی ئاوس کە تەمەنی بارداریان دەمانگە گوێیان پێنادرێت، بێگومان ئەو وشترانە لای عەرەب زۆر نازدارن. کاتێک گیانلەبەرانی کێوی و وەحشی و دڕندە بە دەوری یەکدا کۆ دەکرێنەوە، ئەوانیش دڕندایەتی خۆیانیان لە بیر دەچێتەوە لە سامناکی ئەو ڕۆژە. وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ. کاتێک دەریاکان گڕ دەدرێن، دیارە کە تەقینەوەی ئەتۆمی ڕوو دەدات و ئاوی دەریاکان دەبنەوە بە هایدرۆجین و ئۆکسجین. کاتێک گیانی هەرکەس دەگەڕێتەوە بۆ لاشەی و جووت دەبێتەوە لەگەڵیدا. وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت کاتێک کچی زیندەبەچاڵکراو پرسیاری لێدەکرێت بە چ گوناهێک بەو شەوەی کە دادێت و تاریکاییەکەی ڕوومان تێدەکات، بە بەرەبەیان کە پشووی تێدێت، وەکو زیندەوەرێک ئاهی تێدێتەوە و دەست دەکات بە هەناسەدان و ژیان و ڕووناکیەکەی دەردەکەوێت، سوێند بەوانە هەمووی، بەڕاستی بێ دوودڵی ئەم قورئانە لە زاری نێردراوێکی بەڕێزەوەیە کە جبرەئیلە. ویستی ئێوەش نایەتە دی مەگەر کاتێک خودای پەروەردگاری جیهانیان بیەوێت، هەرکەس ویستی خێری هەبێت خودای گەورە سەربەستی لێ زەوت ناکات، لەگەڵ ئەوەشدا هەر ئەوە پێش دێت کە ویستی خودای لەسەرە و توانای تێگەیشتنمان لە نهێنی و شاراوەکان زۆر سنووردارە.